خوشک برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شەد جوانترین و گەرمترین سڵاوی ئێمەتان لێبێ فەرمونون لەگەڵ ئاڵلقەی چل و چوار هەمین لە کتێبی هەرێکی سنگار. پاش یازدەی سێپتەمبەری 2001 تەحەدای نوێی تێرۆریزم پاش نووسینەوەی ئەم کتێبە ڕووداوێکی گرنگ جیهانی هەژاند ئەویش ئەو هێرشە تێرۆریستیە بوو کە لە یازدەی سپتەمبەری 2010دا کرایە سەر وڵاتە یەکگرتوەکان ئەوە تراژیدیایەکی مرۆیی گەورە بوو بەڵام خاڵێکی وەرچەرخانیشی دیاری کرد بۆ جیاکردنەوەی ڕواڵەتە ئاشکراکانی لەو ئاقارانەی لەسەری پێکهاتوون خاڵێک ناچارمانەکە ئەوەی باوە و لەگەڵ ئارەزوەکانماندا گونجێ وەلای نین و تێڕوانینێک بۆ پاشەڕۆژ بنیاد بنین. وڵاتە دیموکراتەکان بۆ نزیکەی دە ساڵێک کەوتبوونە داوی ئەو وەهمەوە کە هەڕەشەی دەرەکی بە فعلی نەماوە. هەروەها کە مەترسییەکانیش ئەگەر هەبن تەنها مەترسی دەروونی و کۆمەڵایەتین لە بنەڕەتدا بە شێوەیەک کە خودی مێژوو وەک تا ئێستا نووسراوەتەوە بووە بە بەشێکی لاوەکی ئابووری یان دەروونناسی هەرچەندە ئەمریکا پێشتر دیاردەی تێرۆری چەشتبوو، بەڵام کارە تێرۆرستییەکان زیاتر ڕوویان لە دامەزراوە ئامریکاییەکانی دەرەوەی وڵاتە کرد. کاریگەرییەکانی ئەو کارانەش زیاتر ڕەمزی بوون و نەگەیشتبوونە ڕاددەی هەڕەشەکردن لە ژیانی خەڵک و لە کۆمەڵگای مەدەنی لەناو وڵاتە یەکگرتووەکاندا. بوون بە تەحەددایەکی سەرەکی بۆ سەر کۆمەڵگای مەدەنی و هەروەها ئاساییشی وڵاتەیەکگرتووەکان و کۆمەڵگای مەدەنی لە هەر شوێنێک. ئامانجەکە وەشاندنی گورز بوو لە ورەی دانیشتوانە مەدەنییەکان و لە شێوازی گوزەرانیان. بۆیە سەرۆک جۆرج دەبلیو بوش هەر لە سەرەتاوە ئەو تەحەدایەی بە جەنگ دانا. کۆدەنگییەکی نیشتیمانی تێکڕاییش لەوەدا پشتگیری لێ کرد. لە جەنگیشدا ئەوەندە بەس نییە کە بەرگەی گورزەکان بگری، بەڵکوو ئەبێ سەربکەوی. لە هەمان کاتدا کارەساتەکەی ئامریکا فێری ئەوە کرد کە هەندێک ئەگەری دڵخۆشکار سەبارەت بە جیهانی بە جیهانی بوو بەسەر ئەو بەشەی جیهاندا ناچەسپێ کە پەنا ئەباتە بەرکاری تێرۆرستی. پێشەچێ ئەو بەشەی جیهان کینەیەک بەرامبەر بەهاکانی ڕۆژاوا بیانجوڵێنێ. ڕقێکی قووڵی وەها کە نوێنەرەکانیان ئامەدەن ڕووبەڕووی مەرگ ببنەوە تەنها بۆ ئەوەی ئەندێشەیەکی گەورەتر بگەیەنن بە خەڵکانی بێتاوان و ئەوەش بۆ تێکشکاندنی کۆمەڵگاکانمان بە ناوی ئەو شتەوە کە پێیان وایە ململانێیە لە نێوان کۆمەڵێک بەهای نەگونجاودا. کاتێک کە ئەم ڕاستیانە بە قوڵایی هۆشی دنیای دیموکراتدا شۆڕبوونەوە تێرۆرستان هەر لە سەرتاوە شەڕێکی گرنجان دۆڕان. ئەوەتا لە ئەمریکا بەرەو ڕووی گەلێکی یەکگرتووبوونەوە کە سوور بوو لەسەر بنبڕکردنی بەرەی تێرۆرستی. لە ناو هاوپەیمانی ڕۆژاواشدا لانیکەم بۆ ماوەیەکی دیاریکراو مشتومڕێک نەما سەبارەت بەوەی ئایە لە دوای شەڕی ساردەوە ئامانجێکی هاوبەش هەیە یان نا. چونکە کۆمەڵگا دیموکراتەکانی ڕۆژاوا لانیکەم لە کاردانەوەی سەرەتاییدا هەستیان بەوە کرد کە هێرشکردنە سەر وڵاتەیەکگرتووەکان ئەگەری ئەوە دەرەخا کە کۆمەڵگاکانی ئەوانیش بەرەو ڕووی هەمان هێرش ببنەوە و ڕەنگە بە شێوەیەکی تونتریش. لە دیپلۆماسییەتی بەرەیی کە دوای ئەو ڕووداوە هاتە ئاراوە، دەرکەوت زۆربەی وڵاتە سەرەکییەکانی ئەوروپا پەیوەندی ڕاستەوخۆیان لەگەڵ ئامریکادا پێ باشترە تا ئەو ڕۆڵی نێوەندەی دامەزراوەکانی ئەوروپای یەکگرتوو لەو بارەیەوە ئەیگێڕن. چونکە ئەگەر ئەوروپا بیەوێ پەراوێز نەخرێ، ئەبێ گەڕانەوە بۆ دیپلۆماسییەتی هاوپەیمانی لە پێش جەخت کردن لەسەر تایبەتمەندێتی ئەوروپا و جیاوازی ئەوروپا لە وڵاتە یەکگرتووەکان دا بنرێ. لە مەسەلەی تێرۆریزمدا دامەزراوەکانی ئەوروپا پاشەکشەیان کردەوە بەرەو پلەی دووهەم و کەوتنە دوای پەیوەندییە زۆر کلاسیکییەکانی نێوان وڵاتانی باکووری ئەتڵەنتیک. لە یەکەم کاردانەوەشدا بەرامبەر هێرشەکەی سەر وڵاتە یەکگرتووەکان، سەرکردە ئەوروپاییەکان بۆیان دەرکەوت کە دەستڕۆیشتووییان لە ستراتیژ و دیپلۆماسییەتدا زیاتر پەیوەستە بە هاوکارییان لەگەڵ واشنتۆندا هەتا تەحەداکردنی سیاسەتەکانی ئەمریکا. ئەوەش ئەرکێکە ئەو دیپلۆماسیەتی بەرەییەی ئیدارەی بوش گرتیەبەر زۆر ئاسانی کرد. دیپلۆماسیەتی بەرەیی پێویستی بەوە نییە ئامریکا دژایەتی قەوارەی سەربەخۆی ئەوروپا بکا، بەڵکو بە پێچەوانەوە کایەی دیپلۆماسی نوێی ئاتلانتیک بناغەیەکی داڕشتووە بۆ پەیوەندییەکی کاراتری نێوان ئامریکا و ئەوروپا. سەرکردەکانی ئەوروپاش پەنایان بردۆتە بەر سیاسەتە نیشتیمانیەکان وەک ددان نانێک بەوەدا کە دامازراوەکانی ئەوروپا هێشتا بۆ ئەوە تەیار نەبوون بتوانن ڕۆڵێکی ستراتیژی لەسەر ئاستی جیهان بگێڕن. سەرکردەکانی ئەوروپا سیاسەتی نیشتیمانیان لەبەر ئەوە گرتۆتەبەر وەک جەخت کردنەوەیەک لەسەر یەکێتی ئامانج و بەهاکان لە نێوان ئەوروپا و وڵاتە یەکگرتووەکان سەبارەت بە تیرۆریزم. بەڵام لەم کاتەشدا بناغەیەکیان داناوە بۆ قۆناغی ئایندەی تێکهەڵکێشانی ئەوروپا کە لە کەشێکی زیاتر دروستکاردا بەڕێوەبچێ. تۆنی بلێری سەرۆک وەزیرانی بریتانیا لە پێشترین پێگەی گرتووە لە مەسلەی دانانی چوارچێوەی ئەخلاقی و سیاسی هاوکاری ئەتلانتیک لەبارەی تۆرۆریزمەوە بەڵام ئەوەش ڕوونەکە ئامانجی دوورتری هەبوو لەم بابەتەدا ئەیویست ئەو دیدەی بریتانیا کە یەکێتی ئاتلانتیکی لەسەر ڕاوەستاوە بخاتە بەرچاوی وڵاتە یەکگرتووەکان و کاریگەریەکانی ئەو سیاسەتانە بقۆزێتەوە و بەکار بهێنێ بۆ ئەوەی واشنتۆن وەها لێ بکا لە دواهەمین قۆناغی تێکەڵ خشانی ئەوروپادا بەشداری بکە. گەرهارد شڕۆیدەری ڕاوێشکاری ئەوروپاش سیاسەتێکی تەریبی گرتەبەر. لەم کەشە نوێیەشدا کە ئەوروپا وەک خۆبەخشێک بۆ بەشداریکردنی سەربازی هاتە ناوییەوە، هەندێک جاریش بەشدارییەکی لەوە زیاتر کە وڵاتەیەکگرتووەکان لێیەوێ یان زیاتر لەوەی لە جێدا بەکار بهێنرێ. پەیوەندییەکانی ئەتڵەنتی کە قارێکی نوێ و بینا کەرتریان وەرگرت. لانیکەم لە قۆناغی یەکەمی هەڵمەتی دژە تیرۆردا. هەر بۆیەش هاوپەیمانە ئەندامەکانی هاوپەیمانی باکووری ئەتلەنتیک دەستبەجێ بەندی پێنجەمی بەڵێننامەی هاوپەیمانیەکەیان چەسپاند کە داوای داکۆکی لەخۆکردنی بە کۆمەڵەکە کە ئەو بەندە هەرگیز بە درێژایی پەنج ساڵی تەمەنی هاوپەیمانیەکە پەنای بۆ نەبراوە. هەردوو هاوپەیمانە ئاسیاییەکە ژاپۆن و کۆریا بە خێرایی و سووربوونێکی چوون یەکەوە وەک دوو وڵاتی دیموکرات و پیشەسازی هاوکارییان لەگەڵ کردین. بەڵام پەرەکە زۆر لە چوارچێوەی شەڕی سارد زیاتر پەلی هاویشت. ئەوەتا هیند ڕەنگە زۆر شت لەدەست بدا ئەگەر ڕێچکەیەکی هاوبەش لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا نەگرێتەبەر. چونکە هەست بە هەڕەشەیەکی قووڵ ئەکا ئەگەر ئوسوڵییەتی ئیسلامی بگاتە دانیشتوانە موسوڵمانەکەی، بەتایبەتیش کە دووهەمین وڵاتی ئیسلامییە لە جیهاندا لە ڕووی گەورەییەوە، بەو پێیەش کە ڕووسیا هاوسێی هەرێمە ئیسلامییەکانی باشووری خۆیەتی، هەستی بەرژەوەندییەکی هاوبەش لە مەسەلەکەدا هەیە. چینیش بە هەمان شێوە سەبارەت بە هەرێمەکانی ڕۆژاوای چین، پاڵنەرێکی تریشی هەیە بۆ کۆتایی هێنان بە تیرۆریزمی نێودەوڵەتی بەر لە یاری ئۆڵۆمپیە بڕیار لێدراوەکانی ساڵی 2010 لە بگانگ. ئەوەش کە لە ڕواڵەتدا دژی یەک پیشانەدا ئەوەیە کە تێرۆریزم جۆرێک لە کۆمەلگای نێودەوڵەتی دروست کرد بەسەر جاڕدەرانی سیستەمی نێودەوڵەتیدا تێپەڕی بوو ئەویش ئەو کۆمەلگایەی پشت بە چەمکی فەلسەفی ڕوتەبەستێ بیگومان هەڵوێستەکانی جیهانی ئیسلامی ناڕۆشنتر بوون. زۆر لە وڵاتە ئیسلامیە عەلمانیەکان ناچار بوون پێشگیری خۆیان بۆ وڵاتی یەگرتوەکان ئاشکران نەکەن بەهۆی ڕای گشتیەوە. ئەگەرچی هەست بە نیگەرانیەکی زۆرەکەن بەرامبەر ئوسوڵیەت. کەمێکیشیان ڕەنگە لەگەڵ هەندێک لایەنی ئاژەندەی تێرۆریزمدا هاوسۆز بووبن. هەڵوێستی ئامریکای تێگەیشتووش لە دۆستە کلاسیکیەکانی وڵاتە یەکگرتووەکان و ڕۆژاوای وەک شانشینی عەرەبستانی سەعودی و میسر یارمەتیدەر بوو، لە فراوانکردنی بەرەکە بەرەو جیهانی عەرەبی. لە کاتی دروستکردنی ئەم بەرەیەدا ئیدارەی بوش لەسەر زەمینی ئامریکا بەرەنگاری ئەو قسەڵۆکانە بووەوە کە ئەیانویست ڕێوشوێنی سەربازی دەستبەجێ دژی ناوەندە ناسراوەکانی تیرۆریزم بگیرێتەبەر. لە بری ئەوە کۆڵن پاوڵی وەزیری دەرەوە بە لێهاتووییەوە بەرەیەکی جیهانی پێکەوەنا کە شەرعیەتی دا بە بەکارهێنانی هێزی سەربازی دژی ئەفغانستان. ئەو دەوڵەتەی پەناگەیەکی ئارام بوو بۆ ئوسامە بن لادنی خراپترین هێمای تێرۆریزمی نێودەوڵەتی. ئامانجەکەش وەها دەستنیشان کرا کە بریتییە لە لەناوبردنی ئەو تیرۆرەی لەلایەن دەوڵەتانەوە پشتگیری ئەکرێ. جەنگی نوێ بواری ڕەخساند بۆ دانانی پێناسەیەکی ڕوون بۆ مەبەستی ستراتیژی. تیرۆرستان دڵ ڕەخن و بەزەیی نازانن. بەڵام زۆر نین. هەروەک دەستیان بەسەر هیچ ناوچەیەکدا ناڕوا بە هەمیشەیی. ئەگەریش لەلایەن هێزەکانی ئاسایش و دەزگا ئیدارییەکانی قوربانییەکانیان بە مەزەندە، تەنگیان پێ هەڵبچنرێ، بەو مەرجەی هیچ دەوڵەتێک پەنایان نەدا، ئەوە ئەبنە یاسا شکێن و پەیتا پەیتا زیاتر ناچار بەوە ئەبن هەوڵەکانیان بۆ تیانەچوون تەرخان بکەن. ئەگەریش ویستیان دەست بەسەر ناوچەیەکی وڵاتێکدا بگرن، وەک ئەوەی تا ڕادەیەک لە ئەفغانستان ڕووی دا، ئەوا ئەکرێ بە کردەی سەربازی بۆڕ بدرێن. بۆیە نەهێشتنی پەناگە ئارامەکان یەکێکە لە کاروبارە سەرەکیەکانی ستراتیژی دژە تیرۆر. ئەم پەناگە ئارامانە بە زۆر ڕێگە فەراهەمەبن. لە هەندێک وڵاتدا ئەگەر ئەوانە کاری تاوانکارانە ئەنجام نەدەن، ئەوە یاساکانی ناوخۆ و دیسپلینەکانی دەستور ڕێ لە هەر جموجۆڵێک ئەگرن لە دژیان. یان بە ڕواڵەت ڕێ لەوە ئەگرن تیمی هەواڵگری ناوخۆیی بنێردرێت بۆ وڵاتانی تر، وەک ئەوەی لە ئەڵمانیا و تا ڕادەیەک لە ئامریکادا هەیە. پاش هێرشەکانی یازدەی سێپتەمبەر ڕێوشوێنی ڕاستکردنەوە لەبارەی ئەو حاڵەتانەوە گیرایە بەر. بەڵام زۆربەی زۆری پەناگە ئارامەکان لەو جێگایانەدان کە حکوومەت چاوی خۆی ئەنووقێنێ، لەبەرئەوەی لانیکەم لەگەڵ هەندێک لە ئامانجەکانی تێرۆرستاندا هاوسۆزە، وەک ئەفغانستان و سۆمال. هەروەها پاکستانیش بەر لەوەی ڕێچکەی خۆی بگۆڕێ، دوای ئەوەی لە بنەڕەتەوە کۆمەکی تالیبانی ئەکرد، بەڵکو وڵاتانی بەڕواڵەت دۆست کە لە ستراتیژی گشتیدا هاوکاری وڵاتە یەکگرتووەکان بوون، ئاڵوگۆڕێکی ناڕەسمییان لەگەڵ تێرۆرستاندا کردووە، مادام چالاکییە تێرۆرستییەکان ڕوویان لە حکوومەتی خانەخوێ نییە. بەرەی دژەتیرۆر کە وڵاتە یەکگرتووەکان پێکیهێنا، هەوڵی شکاندنی ئەم پەیوەندییەی دا، زۆر لە وڵاتە خانەخوێکان بەر لە یازدەی سێپتەمبەر لەوە زانیاریان هەبوو کە ئامادە بوون بیگەن نەجێی خۆی کۆمەڵێک پاڵنەریش دانران بۆ بەشداری هەواڵگری و هاوکاریەکی ئەمنی کە بەو مەبەستە داڕێژرا بوو سەرچاوەکانی دارایی تەرۆرستان وشک بکرێ و تەنگ بە پەیوەندییەکانیان هەڵبچنرێ و گوشار بخرێتە سەر ئەو وڵاتانەی داڵدەیانەدەن، هەتا بە گوشاری سەربازیشەوە لەو حاڵەتانەدا کە ڕێگەی تر نامێنێ. ئەگەرچی لەناوبردنی بن لادن و تۆڕەکەی و شەریکەکانی وەک هێزێکی یەکگرتوو دەستکەوتێکی گرنگ بوو، بەڵام ئەوە یەکەمین پێکهەڵپژان بوو لە هەڵمەتێکی جیهانی نەپساوەدا.